ناتوانم ئاسمان بەخەبەر هاتوە لەبەرە واستاوم با هەر ئێستا یاری بکەین. بە تەنیا یاری بکە. پیاوی بەستوتەوێ؟ دایکە! باوکە! تۆ باشە بیت تۆ باشە بیت من لەگەڵتم ئەلسا تۆ چیت کردووە کارەکە لە دەست دەرچووە. ئەوە ڕووداوێک بوو داوای لێ بردنەکەمانە. جەستەی ساردی وەکو بەفر. ئەزانم کێ ڕزگاری ئەکات. وەرە با بڕۆین بزانین چی ڕووەدا ها وەرە یارمەتیم بدەن تکایە کچەکەم ڕزگارکەن ئەوە پاشایە ڕزگارکردن؟ بێدەنگ من باگوێم لێ بێ هازیزەکانم ئێوە زۆر جوانن خاوەنشکۆ بەهرەیەکی سروشتیە یاخود جادوویە سروشتیە و یەزەکەی زیاد دەکات ئەوە لە بەختەکەی ئەو دڵی لە کار نەکەوتووە، بە هیچ شێوەیەک دڵی بێ هێز نابێت، بەڵام لەوانەیە گۆڕانکارییەک لە مێشک بێتە ئەنجامدان، ئێستا پێی ئەڵێم، بەڵێ، ئەمە هەمووی شوێنەواری جادوویە لە مێشکیدا ئەسڕێنەوە، تەنانەت یادەوەرەکانی لە گەڵە جادووەکە تا کاتێکی دیاریکراو، بەڵام نابێ بترسێ، خۆشی جێ دێڵم. ئەو باش دەبێت. بەڵام بۆ تواناکانی منی بیر نایەتەوە؟ ئەوە بۆ بەرژەوەندی ئەوە. هەر گوێم لێ بگرە ئالەسە. ئەو هێزەی تۆ زیاتر دەبێت و ئەوە ئەدرەوشێتەوە. لەو هێزەدا جوانییەک دەبەخشێت. بەڵام ترسەکەی زۆر گەورەیە. فێر بە بەسەریدا زاڵ بیت. ترس دەبێتە دوژمنت. ئەیپارێزین و زاڵ ئەبین بە سەریدا، لەگەڵ ئەوەشدا دەرگاکان داخەین و خزمەتکارەکان کەم دەکەینەوە، تێکەڵبوونی لە ناو خەڵکدا کەم ئەکەینەوە و نهێنی هێزەکەی لە هەمووان ئەشارینەوە، هەروا لە ئاناش ئەیشارینەوە. بەخێر بێیت بۆ ئەلەندە. سوپاست دەکەم گەورەم. ئاگادار بە تکایە دەرگاکان دەکرێتەوە. بۆ ئەو درانەو لەبەر کردووم؟ ئەمڕۆ ڕۆژێکی نوێیە ئەمڕۆ تاجە سەر نانی شازادە ئەلسایە بەڵێ من تاوانم چیە با دەکەی بم. سڤن تۆ چیت دەوێت؟ کێ زەرم دەوێ؟ وشەی نهێنی؟ تکایە. ئەئا نا نا نا بەم شێوەیە نا باوەڕ ناکەم لە کۆتایدا دەرگاکان بۆمان دەکەنەوە ئازیزەکە ئەمڕۆ خۆشبەخت دەبین تۆم بینی ئەی گرنگترین هاوپەیمانی دروستکراو لە خۆشی خیرا دەرگاکانت بکارەوە و نهێنیەکەت ئاشکرا بکەم. ئەوە کێ لەوێیە؟ من لێرەم خانمەکەم. خانمەکەم بەم زووانە دەرگاکان دەکرێنەوە کاتی ئەوەیە. بێگومان وەرنە ژوورەوە. بۆ ئاهەنگی تاج لەسەرنانی خوشکەکەت خانمەکەم. خوشکەکەم. من داوای لێبوردن ئەکەم بۆ بورە ئازارم دایت؟ هەی سڵاو نا نا نا من باشم کێشە نیە. تۆ دڵنیایت؟ بەڵێ ئاگام لە هەنگاوەکانم نەبوو بەڵام من ئێستا زۆر باشم بەڕاستی. ئەها سوپاس بۆ خوا. ئۆۆ ئە من لە شازادە هانسم لە دوورگەی باشوور. شازادە ئانا لە ئاریندەر. شازادە خانمەکەم. ئۆ. ئیسڵاو ئەوە شەرمەزاریە مەبەستم تۆ نییە بەڵام لە ڕاستیدا من شەرمەزارم چیتەوێت پێم بڵێ بە فەرمی داوی لە بردن دەکەم کە باسپەکەم خۆم بە تۆدادا و هەموو ئەو شتانی کە دوای ئەوە ڕویاندا نانا کێشەی تۆ نەبوو بۆ شازادەیەک مەبەستم ئەگەر ئاسای خوشکمت بینی ئەوە ئەو کاتازانیت سڵاو بەڵام لە باشی بەختت منت بینی ئەهە تۆم بینی؟ زەنگەکان تاجە سەرنان من ئەی دەبێ ئێستا بڕۆم ئەبێ ئێستا بڕۆم زۆر درەنگە بای شتیوانە بێ ئا. ئێستا هەمووتان ئەیبینن کەوا شازادەی ئەلندەر لێرە وەستاوە، شازادەی ئەلندەر کە ئەویش خاتوو ئەلسا ئەلندەرە، ئەتوانن هەمووتان بیناسن. سڵاو لە من سڵاو تۆ زۆر جوانی سپاس دەکەم تۆش گەورەی مەبەستم نییە بچووکی تۆ لە گەورەترین جوانی دای سپاست دەکەم کەواتە بەم شێوەی ئاهەنگەکە دەگێڕین زیاتر لەوەی کە بیرم لێکردەوە ئەه بۆ نەخۆشە چییە؟ شکلاتە سەیرکەن گەورەم دوک ویزڵتن. ویزڵتۆن، دوق ویزڵتۆن، گەورەم وەکو گرنگترین هاوپەیمان بۆ ئێوە پێمخۆشە لەگەڵمدا بەشداری ئەم سەرمایە بکەی وەکو شازادەیەک. بەم شێوەیە سوپاست دەکەم ناتوانم سەما بکەم بەڵام خوشکەکەم دەتوانێت باشە بەبختیت ئاسوودە دەکەم تا هەز بە بێتاقەتی دەکەی ئاسا ببوورە ئەمە سەمایی تاوسە ئابم شێوەیە بەم بۆ نێوە قسەکردم و دەرگاکانی کوشک زۆر جوانە بۆچی پێشتر داخر ئەبوو ئایا هۆکارەکەی دەزانی؟ نا نا باشە تۆم گرت هەست بە هیلاکی ناکەم من وەکو منیشکێک بەسەر مەمونەوە ئەفڕم پێم بڵێ حەز بە سەمایەکی تر دەکەیت یان نا دەیەگەر حەزەکەی وەرە لەگەڵم سەما بکە واو لە شولارت زۆر جوان بوو لەگەڵەوەی پێڵاوەکانیشم زۆر بەرز بوو تۆ باشی بڵێ من لەو پەڕی باشی دام ئاهەنگێکی زۆر خۆشە خۆزگە هەمیشە هەر وا دەبووین. ئەتوانین. بەڵام شتی وا نابێت. بۆچی نا بۆ نابێت. شتی وا نابێت. بە یارمەتی یەک چرکە. ئەدی ئەو. دیسان تۆم گرت هانس. گوێ بگرە هەندێک جار کە سەما دەکەم بەم شێوەیە ئاو ئای ببوورە لە شولارت بەجارێ سەرسوورهێنەرە. ئەوە چییە ها؟ ئەوە لە مناڵیەوە وایە لەگەڵەوەشدا پێشتر حەزم دەکرد بیبڕم بە دڵما بەیەک جار دەیدەم بەم شێوەیە باشە بۆ سەبۆستا وتت چەند برات هەیە؟ من دوانزە برام هەیە لەوانە سیانیان وا خۆیان نیشان دەدەن کە نامناسن بۆ ماوەی دوو ساڵ دەبێت شتێکی ناخۆشە هەڵسوکەوتێکی کوڕانەیە هەروەها کچانشە جاران هاوڕێی ئەلسا بووم لە مناڵیەوە لە ناکاودا دەرگاکەی داخست و ئیتر من نازانم بۆچی زۆر پێم ناخۆش بوو. هەرگیز دەستبەردارت نابم. باشە ئێستا توانم شتێکی شێتانەت پێ بڵێم؟ حەزم لە شێتانەیە. شتێکی شێتانەت پێ بڵێم شوم پێ دەکەی؟ من شتێکی لەو شێتانە ترە پێ بڵێم؟ بەڵێ. ئەتوای لە دواتەوە تێپەڕین ئە ببوورە سپاس سپاس دەکەم ئەوە تا ئالسا مەبەستم گەورم ئەوەی ئێستا پێتە ناسێنم شازادە هانسا لە دوورگەی باشوورەوە هاتووە گەورم حەز دەکەین هەردووکمان پیرۆزبایی چی؟ هاوسەرگیری؟ ببورە من لەو تێناگەم دواتر ئێمە لە سەر وردەکارەکان گفتوگۆکەین پێویستمان بە دوو ڕۆژەیە بۆی ئامادەبوونی کەرەستەکان بکەین وەکو بەفر و هەموو ئەوشتانەی تر لێرە؟ بەدڵ نیاییەوە ئەنا ئەو ئەوێ براکانت هەمووی بانگهێشتکەین لەگەڵمان بمێنەوە شوێنمان هەیە بۆ هەموویان خەمنەبێ ئەنا هێمن بە کەس لێرا نامێنێتەوە کەسیش هاوسەرگیری ناکات. بوەستە، چی؟ من دەمەوێت یەک چرکە م بە تەنیا. نەخێر، ئەگەر بۆچوونت هەرچی بێت لێرە پێم بڵێ. جوانە، بەڵام نابێ هاوسەرگیری لەگەڵ هەموو کەسێ بکەی. بەڵام خۆشەویستی ڕاستەقینە بەسە. ئانا، چ شتێک لەسەر خۆشەویستی دەزانیت؟ لە تۆ زیاتر ئەزانم، پیرۆزباییم لێ یەکەیت یان نا پێم بڵێ. داوای پیرۆزبایی من دەکەیت؟ کەواتە وەڵامەکەم نەخەیرە. ئێستا بە یارمەتیت. گەورەم، گەر ڕێگا بدەیت. نەخەیر، ڕێگا نادەم و دەشتوانی بڕۆیت. ئاهەنگەکە کۆتایی هات. دەرگاکان دابخەن. چی؟ ئێلسا، نا، نا، تکایە، تکایە. دەستکێشەکەم پێ بدە. تکایە تکایە ناتوانم بەم شێوەیە لەگەڵ تا بمێنمەوە کەواتە بڕۆ. پێم بڵێ من چیم کردووە؟ ئانا بەسە. نەخێر بۆچی بۆچی خۆتم لە دوورەگریت بۆچی پێم بڵێ بۆچێت تەوێ لەم جیهانە من بە تەنیا بم بۆچی بۆستا وتم بەسە ئای خۆیان. بۆستە تکایە. ئاسا تکایە چاوەڕێکە. بەڵێ بەفر ئایا تۆ باشیت نەخێر تۆ ئەمە دەزانی؟ نا بەفر دەبارێت بەفر نابێت شازادە لەسەر زەبی بێت دەبێ بیوەستێنین دەبێت سەسای بدەین دەبێت سەسای بۆستا نەخێر تۆ تۆش هەر وەک ئەوەیت ناخت ڕەندانەیە نەخێر نەخێر من کچێکی تاوڵێ ئاساییم ئەوە ڕاستە ئەو لە باشترین کاتدایە هەروا خوشکەکەشم دڕندە نییە. ئەو خەریک بوو بمکوژێت. زەوێکە باستی. بەڵێ وایە. ئەوە تەنها ڕووداوێک بوو. ئەو زۆرە ترسا مەبەستی ئەوە نەبوو. مەبەستی هەموو ئەوانە نەبوو. ئەوەی ڕوویدا هەڵە بوو. من زۆرم لێ کرد. دەچم بە دوایدا ئەگەڕێم. چیت وت؟ تکایە ئەسپەکەم بۆ بێنن. ئامادەی کەن. ئانا بوەستە. نابێ تۆ بڕۆی. هیچ شتێک مەترسیدار نیە لە ئاسادا، من ئەیگەڕێنمەوە و هەموو شتێ وەکو خۆی لێ دێتەوە. من لەگەڵت دێم. نەخێر تۆ لێرە بمێنەرەوە بۆ پاراستنی شانشینەکە. شکۆمان دێ بۆ من. شازادە هانس لە شوێنی من دەبێت. ئایا تۆ متمانەت پێ هەیە؟ نامەوێت زیانت پێ بگات تکایە. ئەو خوشکمە. بێ ئەو ژیانم پێ ناکرێت. ئەلسا! ئەلسا! من و خوشکەتم ئانا، ئەوەی کە لە وەرزەکاندا یاری بەفرینت بۆوە کردم، داوای لێبوردنەکەم، ئەوە هەڵەی من بوو، بە دڵنیاییەوە. بێگومان ئەوە ڕووی نادا ئەگەر ئەو نهێنییەت پێ بوتمایە، بەڵام. پێت نەوتم لە دەست دەرچوو ئەو نەنەنەنە بگەڕێەوە ناناتکایە ئەو کەواتە باشە؟ ئەو. ئاه! بەفر! بۆچی بەفر؟ بۆچی ئەم دارستانە سەحراویە نەدەبوو بە بیابانێک، ئاگرێک و ساردا؟ شوێنی واندرینگ بۆ بازرگانی ئەو ئەوە ساوناشی لێیە ئەو داشکان نییەم وەرزە بە تایبەتی جلی دەریا و چەتر و زەیتی بەرخۆرەکە و خۆم دروستم کردووە بەڵێ. ئۆ جوانە لە ڕاستیدا من جل و بەرگم ئەوێ بەرگی زستانە و گەرم بێت. ئەوێ بەشی جل و بەرگی زستانەیە. من ئەمەوێ پرسیارێک بکەم ئەمڕۆ کچێک یا شازادەیەکت بینیوە؟ نازانم ئەگەر بیرە بێتەوە یاخود لێرەوە تێپەڕیشت نییە وەکو تۆ کامڕۆ هاتبێ. ئەم پیاوەش وەکو تۆیە داشکاندنی ئەم وەرزە. گوێزەر. ها؟ لە دواتەوەیە. ئۆو ڕاستە ببورە. ئۆو بەفری یۆلۆ وایە؟ تۆ بیڵێ لە کوێوە هاتوویە؟ لە چیای باشوور. لە چیای باشوور؟ نرخەکەی چلە. چل؟ نەخێر دە. ناتوانم کەمی بکەمەوە. سەیرکە، ئەوە پارچەکەوتی سستانەیە بۆ زەوی بەکاردەهێندرێ، ئەزانی تۆ؟ ئایا تۆ گفتوگۆ لەسەر زەوی بەکارهاتن دەکەیت کە فرۆشتنی بەفر کارمە؟ چەندین ئاو دەفرۆشن بۆ کەمکردنەوەی ئاگر. مەبەستم کە بەڕاستی لەو بەختە. هەر بە چلت دەمێ. بەڵام پلیتێکی بە خۆڕایی بۆ خۆشوشتن و ساوناکردن. هوهوو. سڵاو. تەنها دەم پێیە. یارمەتیم بدە. باشە ئەوە بۆ تەنها کەسانێک بە دەیە و. هەی کەواتە پێم بڵێ چی ڕوویداوە لە چیای باشوور ئایا شتێکی خراپ ڕوویداوە پێم بڵێ تکایە. بەڵێ لە تەنیشتم ناسۆ تا گفتوگۆ لەگەڵ ئەم کورتە باڵایە بکەم. بۆچی ئەو ناوە لێنام. هێمن بە هێمن بە ئای. بای بای. نا، سڤن نەمتوانی گێزەرەکە بکڕم، بەڵام شوێنێکم دۆزیوەتەوە بۆ خەوتن، ئەویش بە خۆڕاییە. ببورە بۆ ئەوەی ڕوویدا، ئێستا ماستی گەرم ئامادە دەکەم بە تامێکی خۆش. پیاڵە و جلت دەویست، وانییە؟ ئا. ئەو شتانە تە دەمێک کاتەوێت. ئووه. بمبە بۆ چیای باشوور تکایە. گوێ بگرە ئەزانم چۆن زستان کۆتایی پێ دێت. بەیانی زوو دەڕۆین. جێسەرەکانیشت بیر چوو. ببورە ببورە مەبەستم نەبوو ئەبێ بڕۆین هەر ئێستا. یا یا یا خۆتون بگرە حەزمان لە خێراییە هەروەها منیش قاچەکانت داگرە ئەمە نوێیە پێم بڵێ تۆ لێرە پەروەردە بوویت؟ ئۆ نا نا من لە کۆشک پەروەردە بووم. کەواتە پێم بڵێ دەسەکانی شازەدەی باشووری بەفر چۆنە؟ لە ڕاستیدا ئەوە هەڵەی منە. نیشانە کرام لێم توڕە بوو چونکە وایە زانی لە ڕۆژی تاجە سەرنانی ئەو ئەوم ناسیوە هەروەها پێشی نەوتم پیرۆز بێ. بۆستە ئایا ڕازی بووی بە پیاوێکە ئەو ڕۆژە بینیوتە پێم بڵێ؟ بەڵێ، بەهەرحاڵ ئەو ڕۆژەی خۆم پێدا کێشا دواتر هەوڵم دا دوورکەومەوە لەناکاو داوای لێکردم و. ڕاستە هێی، تۆ دەڵێی ڕازی بووی بە نیشانەکردنی کوڕێک کە ڕۆژی تاجل سەرلانەکە بینیوتە؟ ئەمە چۆن ئەبێت؟ بەڵێ، باش گوێ بگرە شتەکە ئەوە بوو کە قسەکانی زۆر جوان بوون هەمیشە و بە دەستیشیا دیار بوو کە کەسێکی باشە. باوکت ئاگەداری نەکردووی لە کەسانی بێگانە؟ لەگەڵ ئەوەشدا. گوێ بگرە، تا ئێستا کەست بەڕاستی خۆشویستووە؟ پیاو بەم شێوەیەیە. تۆ شارەزایت لە خۆشەویستی هەیە؟ نا. نەخێر، بەڵام هاوڕێکانی شارەزان. تۆ هاوڕێت هەیە شارەزای لە خۆشەویستی هەبێت؟ باوەڕناکەم. لەوە ناچێ عاشق بووببم. نانانانانا پێشتر نا. بێدەنگ بە. سڤن خێرا کاو ئەوانە چین گور گور ئێستا چی بکەین ڕێگا چارەکە دۆزمەوە بەڵام تۆ لە شوێنی خۆت مەزوڵێ ئەمە یارمەتیت دام. نەخێر. بۆ نابێت. متمانەم بە کارەکانت نییە. چۆن وام پێ ئەڵێیت؟ لەو کاتەوە یەکترمان ناسیوە. ئەوە خۆشەویستی ڕاستەقینەیە. واو. ئۆ. ئا. کریستۆفەر. ئم. ناوم کریستۆفە. ئای. ئۆ. ئای. ئا. چاوەڕێکە. ئا. خەریک بوو بۆم بسووتێنێ. بەڵام ڕزگارم کردی. ئۆۆ زۆر گران کڕی بووم ئۆ نا بیگرە ئایم ترسبێن واو بارهەڵگرێکی نوێت بۆ کڕمەوە لەگەڵ ئەوەی کە تێیدا بوو. من ئێستا تێگەیشتم بۆ نەدەویست یارمەتیت بدەم. بە دڵنیاییەوە یارمەتی ئەوم ناوێ. بەڕاست هیچ کەسێک ناتوانێت لە ئایندە ڕێگریم لێ بکات بۆ یارمەتیدانی کەسێک. من بەوە ڕازیم. لێی گەڕێ با بڕوا دەی. دەی بڕۆ. بارهەڵگرێکی نوێی دەست ناکەوێت گەر بمرێت. هەندێ جار ڕقم لە وەڵامدانەوەکەتە. چاوەڕێکە ئێمە هاتین. بەڕاست؟ مەبەستم بە دڵنیایەوە ڕێگاتان پێ دەدەم. دەی ئێستا وەرن. ئاریندەر. بە تەواوی بەستویەتی. دەگەڕێتەوە باری ئاسایی خۆی. لەو باوەڕەدایت؟ بەڵێ. با بڕۆین بەرەو چیای باشوور. ڕێگای چیا لێرەوەیە. من نەمەزانی زستان بەو شێوەیە جوانە زۆر جوانە. بەاڵێ ئەو سنوری جوانی بەزاندوە پێتان وانیە بەڵام یەک پارچە سپیە پێت چۆنە بۆ ڕەنگێکی تر بیر بکەرەوە بۆ ڕەنگی قوڕ مۆزی یان کەمونی ئەڵەی چی بۆ زەرد نا نابێت بەفر بێت و زەردیش بێت هەی ڕێناکەوێ ئاخر ئاوا. سپاس دەکەم شایانی نییە ئێستا تەواوە بەڵێ کەمێک وەکو بڵی ژیانم وەک سەمایە بە پێوە مەبەستم ببوورە تۆ باشیت زۆر زۆر جوانم چەند خانم بەلووتێکی بچووکەوە ئەبینی وەکو بڵێ شتێکی زۆر جوانە بەڵام بەڵێ بۆچی؟ من پێت دەڵێم بۆچی ئەمانەوێ هاوینمان بۆ بگەڕێنێتەوە. هاوین؟ بۆچی بەڵام هەموو ژیانم حەزم لە هاوین بووە لەگەڵ خۆر و ئاوی گەرم زۆر خۆشە. بەڕاست؟ نابینم توانات هەبێ لەگەڵ گەرمیدا. The hot and the cold are both so intense, put them together, it just makes sense. Winter's a good time to stay in and cuddle, but put me in summer and I'll be a happy snowman. When life gets rough, I like to hold on to my dream of relaxing in the summer sun, just letting off steam. Now oh, the sky will be blue, and you guys will be there too. When I finally do what frozen things do in summer. Oh, the Twitter. پێی مەڵێ. دوام کەوە لێرەوە. دەی با بڕۆین هاوین بگەڕێنینەوە. من لە دواتەوەم. بەوەڕناکەم بزانێت تۆ پارچەکە بە هەڵەدا دەنێی بە شێوازێکی تر دەرەوەچیتە ئیز نازانی هەر لە خۆتەوە قسە دەکەن یارمەتی دەوێ ئەرێندەر لەژێر دەسەڵاتی تۆیا ئێسا دەبێ ئەگاداری بیت کۆش کراوەیە لەوێش تومەکدا بەش دەکرێت لە هۆڵە گەورەکاندا بیگرە و دابەشیان کە باشە پاش شازادە هانس لەناو بەفر دەبێتە تاوەکو بەم شێوەیە شتومەکەکان بەبێ بەرامبەر ببەخشیت. ئەوە لەسەر داوای شازادە ئانایە. ئەوە خاڵێکی ترە. تۆ دەزانی شازادەکەت ڕێککەوتووە بۆ ئەوەی پلانت بۆ دابنێت و بتکوژێت؟ پێم بڵێ. بە هیچ شێوەیەک گومانم لە شازادە نییە. منی لە شوێنی خۆی داناوە و منیش ئەرەندەر دەپارێزم لە ناپاکەکان. دڵ ناپاکەکان؟ هێمن بە هێمن بە هێمن بە بۆستا بۆستا شازادە ئانا لە مەترسیدایە دەمەوێت لەگەڵم دابن تا بە شوێنیدا بگەڕێن باشە من دێ بەود و پیاوەوە بە دوایدا دەگەڕێ گەورم ئامادە بە بۆ هەموو شتێک و هەروەها لە بەرەنگاربوونەوەی شازادەشدا هەستە بە کۆتایی پێهێنانی هەرم زستانە تێگەیشتی. بەرنامە چیە لە کۆتایی وەرزی زستاندا؟ ئۆ لەگەڵ خوشەکەمدا قسە دەکەم ئەو بەرنامەتە؟ ئەو بەرنامە بۆ کاکردن لەگەڵ خوشکەکە دادەنیت؟ بەڵێ تۆ لی ناترسیت؟ جا بۆچی بترسم؟ بەڵێ هە لە ڕاستیدا ناسکترین و گەرمترین مرۆڤە لە جیهاندا سەیرێکی ئەمە بکەن بۆ لووت ئۆ جوانە یانە پێتان جوانترە؟ چ شتێکەیە؟ زۆر بەرزە پەتەکم پێیە نازانم گەر بمانگەیەنێت. کا بێنە. تۆ چی دەکەی لێرە؟ من ئەڕۆم بۆ بینینی ئالسای خوشکم. خۆ دەکوژیت؟ قاچەکان بەم شوێ دامەنێ. تۆ ڕام دەکێشیت. باشە پێم بڵێ تۆ چۆن دەزانیت تۆی دەوێت؟ هیچ کەسێ تەنیا نامێنێتەوە تەنیا تۆ لەوانیت. بەڕاستی شتێکی سەیرە. دەزانی ئەوانەی لە چیا خۆیان دەشارنەوە تەنیا دەمێننەوە؟ هیچ کەسێ بە تەنیا نامێنێتەوە. تەنیا تۆ بە تەنیایت. تەنیا نیم. هاوڕێم هەیە، لەبیرت چوو. مەبەست شارەزایانی خۆشەویستییە؟ بەڵێ، شارەزایانی خۆشەویستی. پێم بڵێ من بەرز بوومەتەوە؟ ئایا هەواکە کەمترە لە بەرزیدا؟ بوەستە. سڤن دەتوانێت کێشەکەمان چارەسەر بکات، ئەتوانی باڵێکم پێوە بنی ئاوا لێرەوە؟ لەو بەختە ڕزگارم بکە. سپاس دەکەم، ئەوە تەنیا تاقیکردنەوەیەک بوو بۆ متمانەپێکردنت. کە خۆشە واو ئەوە کۆشکی بەفرینە خەریکە دەگریم فەرموو ڕێگری لێ ناکەم. باشە هێمن بەوە تۆم گرت. باشە تۆ لێرە دەبیت خلیسکە لێدا دەی لێ بدە بۆچی لێ نادەی پێت بڵێم چۆن لێدەی کراوەیە بە پێچەوانەوەیە ئەو ئەبێت تۆ لێرە چاوەڕێکەیت چی دوجار کوڕێک داوای کردم هەموو شتێک بەستی بەڵام بەڵام ئەو تکام کۆشکە لە بەفرە بەفر هەموو ژیانمە خواتان لەگەڵ هەروەها تۆش چاوەڕێە بیت من تەنها پێویستمان بە یەک چرکەیە باشە یەک دوو. واو ئالسا تۆ؟ زۆر گۆڕاوی بە دڵنیاییەوە باشتر بوویت ئەم کۆشکە زۆر نایابە. سپاس. من نەمدەزانی گەورەی تواناکانم. من داوای لێبوردن ئەکەم بۆ ئەوەی کە ڕوویدا چونکە نەمەزانی کە. نا نا وا مەڵێ پێویست بە داوای لێبوردن ناکات بەڵام بەڵام دەبێ بڕۆیت تکایە. من گەیشتوومەتە لوتکە. جێگای تۆ لە ئەلیندەرە. هەروەها جێگای تۆشە. نەخەیر من جێگام ئێرەیە بە تەنیا بە سەلامەتی بژیم و زیان بە کەس نەگەیەنم. لە ڕاستیدا لە بارەی زیانەوە. ڕاست بینە. بوەستە ئەوە چیە؟ سڵاو من ئۆلافم حەزم لە جوانیە. ئۆڵاف؟ تۆ دروستت کردم ئەوەت بیر دێتەوە؟ تۆ دەژیت؟ ئا ئا ئا وەکو بڵێم ئا. بە منداڵی پێکەوە دروستمان دەکرد. بەڵێ. ئاسا زۆر نزیک بووین. ئەتوانین ئەوە بگەڕێنینەوە. بگرە! ئاگادار بە ئانا. ئانا. نا. نا. شتی وا نابێت. خوات لەگەڵ ئانا. ئاسا، بوەستە. نەخێر، من هەوڵدەدەم بتپارێزم. پێویست ناکات بمپارێزیت. من ناترسم. ئالێندەر، هەمووی هەمووی هەمووی بەستوێتی بە تەواوەتی. چی؟ تۆ زستانت جێ هێشتووە هەمیشە ئیتر زستانە لە هەموو شوێنێک. لە هەموو شوێنێکدا؟ ئەوەی ڕوویدا بیوەستێنە. ناتوانم ئەوە بکەم. من باشم ئەوە کێە؟ بوەستە گرنگ نییە بەڵام لێرە بڕۆ نەخێر ئەبێ ئەو کێشەیە چارەسەر بکەین بەیەکەوە چۆن چێزێکت هەیە تا ئەم زستانە بوەستێنیت تا بمۆستێنیت ئانا دەبێت بڕۆین نانەخێر ناڕۆم بەبێ ئاسا. لەشیشم نابێت بەش شێوەیە گیاریمان پێ بکەیت تێگەشتی چەند بەهێزی بۆستە وا مەکە تکە هەم بۆ باشم من باشە بەسوەکە توڕەمەکە هێ من بووم زۆر باشە تکایە با بڕۆی خێرە ڕابکە ئەوەمان کرد بۆستە ئەوە سەد پێبەرز دەبێت دووسەدە ئوو! بە چی دەیبەستی؟ چاڵێک دروست دەکەم. چی دەبێت گەر بکەوین؟ ئێ هەمووی بە بەفر داپۆشراوە. خوا بکەم قاچمان بگاتەوە. ئامادە بە. دەی ئانا یەک. باشە پێم بڵێ من حەزم لە خۆڵدانە دوو دێ خێرا کە ئامادە بە. چی؟ چی ڕووی داوە؟ لەناو چوو. سەرکەوتوو بووین. سەرکەوتوو بووین ئانا. سفن بۆ کوێ چوون؟ سەرکەوتوو بووین لەناو ماپرد. دابڵ! سڵاو باسی تۆمان دەکرد بە باشی هەڵبەت ئەوە نووسام ئێستا چی بکەم بەرمدا ئۆلاف فریاب کەوراڕیان دەی با بڕۆین خێراتر بۆستا چی؟ سپاس. سەرت چۆنە؟ ئۆ ئا ئۆ ئه ئه باشە ئه من باشم کەللە سەرم بەهێزە. من کەللەم نییە یان مێشک. ئێستا چی بکەین؟ ئێستا چی؟ ئێستا چی بکەین؟ من وا خۆم دادەنێم کە شارەزای خۆشەویستی بم باشە؟ تۆ خۆتت بەدەستە بەسەر خۆتدا زاڵ بە هەست مەکە هەست مەکە هەست مەکە هەست مەکە. سەیر بکە سڤن ئاسمان بە خەبەر هات. هە. کەش و هەوا ساردە. کەمێک. یەک چرکە وەرە. ها؟ ئوو. کەواتە لەبارەی هاوڕەکانمەوە هاوڕەم نین وەکوی خێزانم بن. بارحاڵ لە منداڵیەوە لەگەڵ سڤن بووم. بە تەنیا تا چاومان بۆان کەوت. بەڕاست؟ بەڵێ نامەوێ بترسێنم هەندێک شت هەیە هەنگاو نانێ و زۆر بێزارکەرە بەڵێ زۆر ئینکارە و هەروەها دوای ئەمانە هەموو گەر بیانناسی تێدەگەیت. وە هەروەها من ئەم قسانە بەڕاستی دەکەم بۆ تۆ بڕوام پێ بکە هەموو ئەم قسانە بەڕاستیمە دڵنیابە. کریستۆ، بە دڵنیاییەوە زۆر سەرسوڕهێنەرن. باشە کەواتە هاورەکانم ببینە فەرموو سڵاو هاوڕێیان ئەوانە بەردن ئەوە شێتە چییە ها پێم بڵێ ڕۆکۆ هەمیشە پەیوەستە تۆم نەبینی بۆ تۆ لاواز بوویت من حەڵی دەخڵەتێنم تۆ ڕابکە سڵاو خێزانی سمن من بەڕاستی خۆشحاڵ بووم بە بینینتان لەبەرئەوەی خۆشم دەوێت دەی ڕام بکە ئاه ئەوە پێی وتم کە شارەزان لە خۆشەویستی ئۆ بۆچی ڕا ناکەیت ئام باشە کەواتە من ئەڕۆم نە نە نە نە نە ئانا بوەستە ها کریستۆ ئا نا ئۆ هێ ئەوە کریستۆفە. کریستۆف بەخێر بێیتەوە. کریستۆ هاتووە. کریستۆف؟ بەڵێ. خۆش حاڵم بە بینینت. دێنە با جلەکانێ بۆ بشۆم. نا، جلەکانم داناکەنم. پێ خۆشحاڵ بووم بە بینینتان. بەڵام کوا بابە گەورە؟ سەیرێکە، زلی تازەم لەبەر کردووە. ئاگرم دروست کرد کریستۆف. ڕزگارم بۆ لە دەست مەردەکە. کریستۆف بمگرە. تۆ ڕاست دەکەی. بەڵێ. کورتە باڵا. ئەوانە کورتە باڵان. ئەو کچەشی لەگەڵدایە. چیڕوەدات ئەوە شیشکە بچووکەکەمە چاوی گەورە لوتی تەواو دانەکانی باش تەواوە بڵێ تەواو بۆ کریستۆف گونجاوە ئەو، نە نە نەخێر وا نیە، بەڵێ هەوڵ بدەین چەکاتێکی خۆشانەکە بەسەر ببەین. ببورە لە ڕاستیدا لەگەڵ من نا. باشە هۆکاری چیە ئازیزەکەم؟ هەی باشە تۆ کریستۆفە بەدڵ نیە ها؟ ئایا کوڕێکی قۆز نیە؟ چی؟ چی؟ ببێت بە هاوسەرت؟ ساردە وەکو بەفر. کاریگەری لەسەر دروست بووە. باپیرە گەورە. خێرا خێرا لێم نزیک بەبا. ئانا. کوتیەکانت مەترسیەکی گەورەی لەسەر بەفر لە ناو جەستەتدا هەیە کە خوشکەکەت لێی دایت گەر پشت گوێی بخەین دەیبەستێت و دەبێتە بەفر بۆ هەتاتایە. نەخێر. تۆ چارەسەری دەکەیت، وانییە؟ من ناتوانم. داوای لێبوردن دەکەم، کریستۆف. گەر لە خەیاڵدا بوایە ئاسان بوو. تەنها ئامانجێکی خۆشەویستی ڕاستەقینە دەتوانێ لەشی بەستووی خاو بکاتەوە. خۆشەویستی ڕاستەقینە؟ لەوانەیە ماچی خۆشەویستی. ئانا دەبێ سە بتگەڕێمە بۆ لای هانس هانس خێرا با بڕۆیت سفر ئۆلاف دەی بڕایت هاتم بۆ ماچکردنی هانس بەڵام هانس کێە؟ شازادە مەترسە! لە سەرەوەیە وەرە! نا نا تکایە! بۆچی منتان لەرە داناوە؟ دەیان ویست بتکوژن. من ئێستا مەترسیدارم بۆ ئەلیندر دەمەوێ ئانا ببینم. ئانا نەگەڕاوەتەوە بۆ ئێرە. تەنیا ئەم زستانە بوەستێنە و هاوین بگەڕێنەوە، تکا لێ دەکەم. تکایە. سەیرم بکە. ئا. ناتوانم. تکایە وازم لێ بێن بگەڕێمەوە. هەموو هەوڵێکی خۆم دەدەم. تۆ باشەشی بە بە پێم بڵێ تۆ خەی منت نەبێت ئازیزەکەم زۆر دوومان لات بوو ئاگداری بن و شازەدەهانسی بۆ بێن هەر ئێستا باشە سپاس. باش ئاگداری بن. هەموو شتێک بە شازەدا ئانا دەڵێم تۆ ناتوانیت جارێکی تر بچیتەوە بۆ ئەوێ گەر کەسێک ڕقی لی بێت بەڕێزان خاتۆ ئانا ئانا. تۆ زۆر ساردی. ها سماچم بکە ئێستا ئێستا. ئەوە تۆ چی دەڵێی؟ وەرن با تەنیا جیان بێڵین. هاوار دەکەم. چی لە لیوانتانا ڕوویدا؟ ئەلسا منی کردە سەهۆڵ بەهێزەکەی. وتت کاری وا ناکات ئەوە خوشکتە. هەڵە بووم ئۆه ئۆه. ئەلسا دڵی کردووم بە سەهۆڵ و تەنها ماچێکی خۆشەویستی ڕاستەقینە ڕزگارمەکات. ماچی خۆشەویستی ڕاستەقینە؟ ئاوۆ ئانا هیچ کەسێک لەم شارەدا خۆشی ناوێیت. چی؟ خۆشەویستی خۆتە بۆ ڕوون کردمەوە. وەکو جێگرەوەی سێزدە لە تەختی شانشینەکەم هیچ کاتێکم نییە تەنیا و سەرگری نەبێ لەگە خێزانێکی شاهانە ئەزانی تۆ باسی چیەکەیت؟ ئەلسا وەکو جێگرەوەیەک باشترە بە دڵنیاییەوە بەڵام هیچ کاتێکی نییە بە پێچەوانەی تۆوە تۆ پەرێشانی خۆشەویستی بوویتە و ئامادەبووی لەگەم ناو سەرگیری بکەی یەکسەر منیش لەو کاتەدا بڕیارمدا. ئەو پاڵەوانەم کە ئەلەندەر دەپارێزم لە وێران بوون. ڕێگات پێ نادەم شتی وا بکەیت. ئۆۆ بەڵام بەڕاستی کردوومە. یارمەتیم بن تکایە یارمەتیم بدەن تکایە. تکایە. بەڕاستی کەش و هەوا یەکجار ساردە ئەگەر بە زووترین کات چارە سەر نەکرێ لە سەرمادا دەمرین شازادە ئانا مردووە چی بەسەر هاتووە؟ شازادە ئەلسا کوشتی ئەزانێت. خوشکەکەی خۆی کوشت بەڵام ئێمە هاوسەرگیریمان کرد پێشەوەی لە ژێر دەستەکانمدا بمرێ ئێستا هەموو شتێ ڕوونواش کرایە شازادارسا کەسەکی دڕندەیە و هەموومان لەمە ترسیداین ئەوە مەحاڵە ئەلندەر لە ژێر دەستی تۆیە بە دڵێکی پڕ خەمەوە شازادە ئەلسە تاوانبار دەکەن بە ناپاکی سزا دەدرێت بە شۆڵ تاوەکو دەمرێت. خێراکەن ئەو مەترسید هەرا خێراکەن خێراکەن. چ دەوێ؟ هی ئەگدەر بە چیت بەسەراتوە؟ لێ تێ ناگەم گەر بم شوێ قسە بکەیت هی بۆستە چی دەکەی؟ نا سفن ناگەڕێنەوە بۆ ئەوێ ئێستا چۆرانە خۆشی دەوێت ئەوە چییە؟ ئانا بەخێرایی بەخێرایی ئەمەیە ئاگر سەرسوڕهێنەرە بەڵام دەستکاری مەکە کەواتە هەز بە ماچەکە ڕازی نەبووانە لە هەڵبژاردنەکەم هەڵە بووم خۆشەویستی ڕاستەقینە نەبوو بەڵام بۆ تۆ شێت ببوو تکایە ئۆلاف لێرە دوورکەوە دەتوێیتەوە. نا ڕۆم هەتا خۆشەویستی ڕاستەقینەکە نەدۆزمەوە. هیچ بیرۆکەیەکت هەیە؟ من واتای خۆشەویستی نازانم. کێشە نییە من پێت دەڵێم خۆشەویستی ئەوەیە کەسێکی تر بکەیتە پیشی خۆتەوە وەکو بوونی کریسۆف لە ئەلەندەر و وازهێنان لە سەفەر و ئەو شتانە زۆر شارەزام وانییە بەڕای تۆ؟ ها؟ کریستۆف خۆشەوێ؟ تۆ بەڕاستی نازانی خۆشەویستی چییە؟ ئۆلاف ئەتوێیتەوە لە پێ ناو خۆشەویستی توا هیچ نییە. بەڵام بەم شێوانە نا ناڕەحەت مامە چاکی دەکەم نیگەران مامە ئەو چیە؟ ڕاوەستە زام چییە؟ کەسی خەریکە دێ لە دوورەوە کریستۆف لەگەڵ سیڤێن تۆ بەڕاستی تا ئەو بە خێرایی ڕادەکات بابزانم وابزانام هەڵە بوو کریستۆف زۆر زۆر تۆی خۆشتەوێ ئەها چۆن دێ یارمەتیمدا تکایە ئۆلاف تکایە نانانا لای ئاگرەکەەوە باخوات کەرم کەرەوە ئەمەوێ بگەمە کریستۆف بۆچی؟ تێگەیشتم خۆشەویستی لەوێ چاوەڕێت دەکە دەیڵە ڕابکە ڕابکە تا نەکەوتە ژێر خۆشەویستێکی تر دەی خێرابە ئەبگەڕینەوە. گیر بووین. ئانا! ئەلسا! بەرەو ڕووی تۆ ڕاناکەم. تەنیا گرنگی بۆ خوشکەکەم بدە. خوشکەکەت لە چیا گەڕاوەتەوە بە لاوازی و سادەیی وچی تۆ دڵیت کردووە بە سەهۆڵ. دەمەوێت ڕزگاری کەم بەڵام سەرکەوتو نابم. پێستی بەستوێتی و قژیشی سپی بووە. ئەلسا خوشکەکەت مردووە بەهۆی تۆوە. نا. کریستۆف ئانا ئانا ئانا ئانا ئەو ئاسا خۆت کردە قوربانی لە پێناو مندا خۆشمەوێیت خۆشەویستی ڕاستەقینە دڵی باسۆ دەتوێنێتەوە خۆشەویستی دەتوێنێتەوە خۆشەویستی بەڵێ متمانەم پێتە. بە بێ دوو دڵی ئەمڕۆ باشترین ڕۆژە لە ژیانمدا و کۆتایی لەسەر زەوی خوافیز. ئۆڵاف ئازا بە پیاوەکە. هاوڕێکی تایبەتی سەرسوڕهێنەر. ئانا بەڵام ئەو دڵتی کرد بە سەهۆڵ تەنیا دڵێک کە لێرە بەستبێتی دڵی تۆیە. جوان لێ بەڕاستی جوان. ئەو بە دڕەوشتە دەگەڕێنینەوە بۆ شارەکەی خۆی و هەردووان زەبراکەی ئاگدار دەکەینەوە لە هەڵسو کەوتەکانی من دەمەوێت سپاسی تۆ بکە شتی وا نابێت من بازدراوی ترسم ترس ملم دێشێ کوانێ پزشک کوانێ بۆم بێنن نا من پێتان دەڵێم دەبێ بێ شازادە ببینم نابێت کە پێ لەلایەن شازادەوە ئارێندا لە لای ئێستاوە تا هەتای ئەڕازی نابێت بە بازرگانی لەگەڵ دوک و وزڵ تا وزڵ تاون وزڵ تاون دەی دەی دەی دەی وەرە وەرە دەوەرە باشە باشە باشە دێم ببوورە باشە گەیشتین ئەو ئەوەش بارهەڵگرە بۆ تۆ. تۆ بەڕاستی تە؟ بەڵێ، بە جوانترین شێوە. نا، ناتوانم وەری بگرم. ناچاریت، نە گۆڕی نەیە، نە هیچ شتێک. فەرمانی شازادەیە. هەتا نازناوی لە ملیا بەفری شانشینە. چی؟ ئەوە نازناو نییە؟ با، ئەوە نازناوە. هەروەها ئەتوانێ شتیش هەڵگرێ. بە دڵتە؟ بە دڵمە. خۆشم دەوێی. خۆشم دەوێی. حەزم لە کردنەوەی دەرگاکانە لەمە دواتای ناخەین. ئەو ئەو شتێکی زۆر جوانە بەڵام ناتوانم وەرەی سەرکەوت دەبی سەر ناکەوم سەر ناکەوم بەڵێ وەڵام.